و خوای گەورە سەربەرزە کاک ماکوان گیان هەر کەسێکی تر بێ ئێمە پێمان خۆش انشاءاللە دەنگمان تەجید کە بەڵکو خوای گەورە انشاءاللە بیکاتە هیدایەتی کۆمەڵێکی تریش لەسەر دایکی ئێمە انشاءاللە بیباتەوە بۆ لای کوفر بە پشتیوانی خوای پەروەردگار بۆیە جارێکی تر دڵیان بتەقێ هەروەکو چۆن ئەتەقێ لەسەرەوەی کەوا ئومەتی ئیسلام ئەگەر ڕێگەی لێ بگیرێ وکو جیوەیەک وایە لە ماڵەکانی خۆشیانە دروستە بێ انشاءاللە بە کوێرایی چاوی هەموو دژمنێ تۆ برای گەورە و بەڕێزمانی انشاءاللە ئێمە کەسانێکین بە پشتیوانی خوای پەروەردگار ئەیڵێین لە مردن ناترسین و و بێباکیشین بەرامبەر بە هەر کەسێک هەر دوو لە ڕوو حازری سەگێک کە بوێت و بەرامبەرمان بۆ ڕێ انشاءاللە خوای گەورە هەموو لامۆفەق و سەرفرازکە لە مردن ناترسین و خۆشمان بە مردن فرۆشتو بە قیامەت فرۆشتو انشاءاللە دنیامان وەلا ناوە وە هەر ئێستاش ئەوە سەبەبە کەوا سوکایەتی بە قورئانەکەمان ئەکرێ ئەگینا کۆمەڵێکی بێ ئەدەبی ڕسوای هیچ و پوچ ناتوان بەرامبەر بەم دینە سەگ وەڕی بکەن ان شاء اللە هەروەکو ابن تیمیە ڕەحمەتی خوای لێ فەرمی هەر کاتێ سوکایەتی بە قورئان کرا ئەوە نیشانەی نەسرەتی ئومەتی ئیسلامە نیشانەی نەسرەتی ئەم ئیسلامە پیرۆزەیە کەوا گۆرانی ئینزیباتێکە تا دوێنێ بوو گۆرانی بێژ بوو هەفتەی پێشوو لە بەردەی مامۆستا عوزێرە دانیشتبوو لە مزگەوت گوێی لە وتاری مامۆستا ئەگرت ئەمە ئەم ئیسلامەیە کەوا خەڵکێکی فەساد و بەڕەڵا ئەگێڕێتەوە بۆیە کەسانێک ناتوانن بەرامبەری ڕابوەستن یان ئەزمی قسەکانیان ناکەن خوای گەورە هەموو لای مفەق و سەرفراز کەو ئێوەش پایدار کە یاقۆب برای خۆشەویستم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على قائد المرسلين نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم برایانی بەڕێز و خۆشەویستم خوشکانی ماندارم سلااو ڕحمەتی خی پەروەردگارتان لێبێ تینوێتی برسێتیمان بەسەر چوو ئەم ڕۆژ دەمارەکانمان هاتنەوە تایم و داواکەین لە خی پەروەردگار کەوا پاداشمان بۆ نووسرابی انشاءله بەردەوامی لەسەر نیشانە گەورەکانی قیامەت دوێنێ شەو یەکەم دەرزگەشتینە باسی دەجال و نیشانەیک تری گەورەی قیامەت ناو و سیفەتی مان باس کرد و شوێنی هاتنیشیمان ئیشارە پێدا لە ڕووی فەرموودەکانی پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه و سلم ئەم شەویش دەچینە خزمەتی بەشێکی تر برانی عزیز و خۆشەویستم فیتنەی دەجال و شوێنکەوتوانی دەجال وەک پێشتر باسمان کرد کە دەجال گەورەترین فیتنەیە برانی خۆشەویستم کە بەرۆکی مرۆڤایەتیە گرێ لە ئادەمەوە عەلەیهی سەلام کۆستانی قیامەت ئەویش بەوەی ئەوەی کە توانای ئەنجامدانی هەندێک کاری وای هەیە برایانی خۆشەویستم کە لە توانای هیچ مرۆڤێکدا نییە لەو سەردەمەدا و ئەو توانایشی بۆ کارە بەکارهێنێ برانی خۆشەویستم کە خەڵکی قەنەعەتی پێ بکات کە خوایە لەسەر زەویدا هەر بۆیە خەڵکێکی زۆر فریوی پێ ئەخۆن پەنا بەخوای گەورە شوێنی ئەکەون تەنانەت برانی ئەزیزم پیاوی وای پێ هەڵەخەڵەتێ کە خۆی زۆر زۆر بە ئیماندار ئەزانێ ئەوە تا عمرانی کوڕی حەسەین ڕەزا ڕەحمەتی خوای لە بێگەڕێتە لە پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم کە فەرموویەتی من سمع بالدجال فلين عنه فوالله فإن الرجل يأتي وهو يحسب أنه مؤمن فيتبعه مما يبعث به من الشبهات أو لما يبعث به من الشبهات ئەفەرمێ، هەر کەسێ کە بیستی دەجال هاتووە، ئەمە هەواڵی پێغەمبەری خۆشەویستمانە صلی اللە علیە وسلم برا و خوشکە بەڕێزەکان، هەر کەسێ کە بیستی دەجال هاتووە با خۆی لێ لابدا، واتە نەچین بۆ بینینی دەجال، سوێن بەخوا پیاو دێ بۆ لای کە خۆی زۆر بە ئیمان دارەسانی پێ ساسم فرم برانی خۆشەویست کە سوێ فەرمێ شوێن یەکەوێ پەنا بەخوای پەروەردگار بەهۆی ئەو کارە گوماناویانەی کە ئەنجامی ئەدا و سەری پێ لە قەڵ دەشێوێنێ بەڕاستی برانی خۆشەویستم هەتاوەکو ئەم فەرموودەی پێغەمبەر صلی الله علیه و سلم نەبیستبوو قەناعەتێکی وام بۆ دروست نەبوو کە شتی وا ڕووبدا لەسەر زەویدا کابرا خۆی زۆر بە ئیماندار بزانێ و شوێن کوفر بکەوێ و هەتاوەکو بە چاوی خۆم نەمبینی کۆمەڵێک مەلای عەڵقەلەیی و دین فرۆش کە دینیان فرۆشتووە بە دنیایان پەنا بەخوای گەورە کە چۆن شوێنی کوفر کەوتون فتوای لۆکیان لە دەمدایە گیرفانیان پڕ کردووە لە خزمەتی سەرکردە تاغوتەکانە بەکارێن وەکو عمر چنگیانی ئەو جاکە قەنەعەتێکی تەواو چۆن ئیبراهیم عەلەیهی سەلام بەخوای گەورەی فەرموو لیەطمئن قەلبی ئەی خوایە گیان بەس بۆ بۆ بۆ بۆ ڕەحەتی دڵم بڵێ داوات لێ ئەکەم هەر لەبەرەوەشە برانی خۆشەویست بەڕاستی کاتێک کە نمونە ئەمساری ئەم ئەڵقە لە گویانم بینی وتم بەڕاستی پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم ئەگەر دەجال ئیعلانی خوایەتی بکە خوای بەرگا بۆی مسەخەر کردبێ بارانی پێ بێ بەدەست بە ئەمری خۆ بەخە خۆت بە ئەمری خۆ سەوزایی دروستکا بۆ سەر زەوی کامل لە ڕێگەی خوای پرگار و تاقیکردنەوەی بۆ بەشەریەت ئەبێ لەو ڕۆژەدا چەند کەس دوای بکەون ئەبێ شکمان لە خۆشمان بێ پەنا بەخوای گەۆر کە شوێنی نەکەین خوا پەنامان بدەم هەر بۆیە بەڕاستی ئەوەندە کاری گوماناوی پێ پەنا بەخوای پەروەردگار سەری لە خەڵک زۆر پێدا پەنا بەخوای کە سەر لە خەڵکە شێوێنێ بۆ منە حەزەیفە گەڕێتەوە لە پێغەمەری خۆشەویستمان صلی الله عليه وسلم کە فەرمیەتی جا ئەوەی کە خەڵک بە ئاوی ئەبینن ئەفەرمێ لە ڕاستیدا ئاگرێکی سووتێنەرە ئەوەی کە بە دەجالە و ئەوەشی کە خەڵک بە ئاگری ئەبینن پەنا بەخوای پەروەردگار لە ڕاستیدا فەرمێ ئاوێکی سارد و سازگارە پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم بۆیە ئەمرمان پێکاو فەرمێ هەر کەسێکتان گەیشتنە ئەو کاتە یعنی کاتە پێشینە سەردەمی دەجال با خۆی بخاتەوەی کە بە ئاگر ئەیبینێ ئەمە وەسیەتی پێغەمبەری خوایە صلی اللە علیە وسلم چونکە ئاگرەکە ئاوێکی سازگار و پاک هەروە نەواسی کوڕی سەمعان ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ ئەگەرێتەوە کە ئاوەڵان ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ پرسیارە لە پێغەمبەری خوا کرد صلی اللە علیە وسلم کە خێرایی ڕۆشنی دەجال چەندێکە لەسەر زەوی پرسیاریان لێ کرد پێغەمبەری خوا ساسم لە وەڵامدا فەرمووی کەلغەیتی استەبەرەت هو الريح خێراییەکەی لەسەر زەوی ئەفەرمێ وەکو هەور وایە کە بایەکی تو ساڵی پێوە بنێ وەکو هەور وایە کە بایەکی تون پاڵی پێوە بدێ پاشان ئەچێتە لای کۆمەلێ بانگەوازیان ئەکا پێ ساسان فەرمێ بانگەوازیان ئەکا بۆ لای خۆی دەجال ئەوانیش باوەڕی پێن و دەچن بەدەمیەوە پەنا بەخوای گەورە دەجال فیتنەکانی مەندە گەورەی برانی خۆشەویست ئەفەرمێت فەرمان بە ئاسمانەکات خی پەرۆگار کە و دەسەڵاتی پێداوە ئەو باران ئەبارێنێ پەنا بەخوای گەورە وە پەرمان بە زەوی ئەکات ئەویش سەوز ئەوێ وە مەڕ و ماڵاتیشان ئەگەڕێتەوە لە هەموو کات زیاتر پشتیان پان و بەرزە وە گوانیشان لە هەموو کات زیاتر پڕ لە شیرە ناوقەدیشان لە هەموو کات پانترە لە تێری دابرانی خۆشەویست پاشانە پەرێ بەلای ئەمە کۆمەڵ یەکەمیان کە بەلایانە تێپەڕێ پاشان بەلای کۆمەڵێک تر داڕوە بانگەوازی ئەوانی شەکات بۆ لای خۆی بەڵام بانگەوازەکەی ڕەت ئەکەنەوە باوەڕی پێ ناهێنن پەنا بەخوای پەروەردگار ئەویش بە جیا نەیەڵێ چونکە بانگەوازەکەی قبول ناکەن نایەنەوێ کەسی ئەلامی خوایەتی بکا کە خوا نییە چونکەوان سیفەت و ناوەکانی خوای گەوریان چاک زانی و ئەزان کە مرێنەر و ژێنەر بەدەستی کێیە تەنیا بەدەستی ئەڵایە ئەزان کە خوا بێعیبە دەجال کوێرە ئەزان کە کەس خوا نابینە تاوەکو لە بەهشتانەی بینن مسلمانان و ئیمانداران بەڵام دەجال هەموو کەس بە کافر موسڵمانەوەی بینن بۆیە بانگەوازەکەی ڕادەکەنەوە باوەڕی پێ ناهێنن برانی ئەزیزم کۆمەڵی دووەم ئەویش بەجێ ئەنێڵێ دەجال ملی خۆی ئەشکێ لە دوای ئەوە پێ ساسە فەرمێ خاک و زەویەکەیان سوێر و پڕخوێ بێ پەنا بەخوای گەورە و هەرچی ماڵیان هەیە بەدەستیانەوە نامێنێ پێ ساسان فەرمێ و بەلای کەلاوەی ڕووخاودا تێئەپەڕێ لەو مەنتیقەی کە بەدەمیەوە نایەن، پێی ئەڵێ کەنز و زێڕەکەت بهێنە دەرەوە، ئیتر هەرچی کەنز و زێڕی تێدایە پەنا بە خوای گەورە پێنسەد ئەفەرمێ وەکو مێژهەنگ شوێنی ئەکەون. پاشان پیاوێکی گەنج و تێکسمراو بانگەکە شمشێرێکی لێ دا پێغمە ساسم فەرمی ئەی کا بە دوو کردەوە هەر کردێکیان بە ئەندازەی تیر هاوشنێ لە یەک دوورەخاتەوە پاشان بانگەکات کابرا بە ساقی دێتەوە پێەکەنێ وە هەر سەبارەت بەو پیاوە کە دەجال ئەیکوشێ برانی ئەزیز و خۆشەویستم کە ئەیکات بە دوو کەرتەوە ئەبو سعیدی خودی رضا و رحمەتی خوای لێ بێ ئەڵێ پێغەمبەری خوا صلی الله علیه وسلم باسێکی دوور و درێژی لەسەر دەجال بۆ کردن تیایدا فەرمووی دەجال دێت برانی ئەزیز و خۆشەویست وەلەی حەرام کراوە کە بچێتە ناو شاری مەدینەوە پێ ساسان فەرمێ لە هەندێ چۆڵەوانی دەرەوەی شاری مەدینەدا فەرمێ دابەزێ. پیاوێک لە شاری مەدینە پیامە ساسان بۆی دێتە دەرەوە لەو ڕۆژە دافەرێ باشترین کەسی ئەو سەردەمەیە یان لە باشترین کەسانی ئەو ڕۆژەیە فەرمێ لە ناسی فەرم دەکەێ بە دەجال ئەڵێ شایەتی ئەدەم کە تۆ ئەو دەجالەی کە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بۆی باس کردوین دەجالیش بە خەڵکەکەی چواردەوری ئەڵێ، ئەگەر بینیتان ئەم پیاوەم کوشت و پاشان زیندووم کردەوە، ئیتر کەستان گومانی لە من ئەمێنێ کە خوام؟ ئەوانیش ئەڵێن، دەڵێن، نەخێر. پاشان پێغەمبەر صلی اللە علیە و فەرمێ، پیاوەکە ئەکشێت و زیندووی ئەکاتەوە برانی ئەزیز و خۆشەویستم. ئەویش پێی ئەڵێ، سوێن بەخوا کابرا کە جاری دۆم کە ئەکوژرێ. سوێند بەخوا هیچ کاتێ هێندەی ئەمڕۆ بەرچاو ڕۆشن نەبووم کە تۆ دەجالی درۆزنیت ئەمە ئیمانە ئەمە ئیمانە کە ئەشی کوژێ و زیندوش یەکاتۆ بەمری خوای پەروەردگار کە و دەسەڵاتی پێبەخشیوە کەچی ئەڵێ سوێن بەخوا هیچ کاتی هێندەی ئەمڕۆ بەرچاو ڕۆشن نەبووم کە تۆ دەجالی درۆزنیت ترس لە لاشەیان نییە چونکە خۆی پرۆشتۆ بەخوا هەر بۆیە ئەو کەسانەی کە لە مردن ناترسن هەموو کەسێک لێ ئەترسێ بە کافرەکەوە کە غەیری مسوڵمان و نەسڵ بەڵام ئەوانەی کە لە مردن ئەترسن هیچ کەسێک لێ ناترسێت چونکە خوا ترسیان لە دڵا دەرێنێ پاشان دەجال بۆ جاری دۆم ئەوێ پیاوەکە بکوشێ لە بەرچاوی خەڵکەکان بەڵام خوای پەروەردگار زاڵی ناکا بەسەریدا و یەکێک دی لە پیتنە گەورەکانی دەجا برانی خۆشەویستم ئەوەیە کە بۆ مامەی بەهلی ڕزا و ڕەحمەتی خوای لێ لە پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم گەڕێتەوە کە فەرموویەتی وإن من فتنة أن يقول لي أعرابي أرأيت إن بعثت لك أباك کە من خوای تۆم ئەویش ئەڵێ جا وەڵا لەوە باشترێ کە دایک وەکمە زیندوو کەیتەوە ئەڵێ هەر وەڵا باوەڕت پێیانە بەس خوا کە تۆ زیندویان نەکەیتەوە پێغەمبەر صلی الله علیه و دوو شەیطان خۆیان نەخەنە شوێی باوک و دایکەوە پێی ئەڵێن کوڕم شوێنی بکەوە پەنا بەخوای پەروەردگار ئەوە خوای تۆیە نعوذ بالله بۆیە لەم فەرموودە پیرۆزانە برانی خۆشەویستم خوشکانی ماندارم بۆمان دەرەکەوێ کە فیتنەی دەجال تا چ ڕادەیە گەورە و ترسناکە بەڵام ئەبێت ئەو ڕاستیەشمان لەیاد نەچێت کە هیچ شتێک بەبێ ئیرادە و ئارەزوی خۆی پەروەردگار نابێت ئەو فیتنانەش کە لەسەر دەستی دەجالدا ڕوئەدا هەمووی تاقیکردنەوەی خۆی پەروەردگارە بۆ بەندەکانی و مرۆڤی ئیماندار ئەبێت خۆی ڕاستی خۆی بناسی و بە جادوگەرێکی وەک دەجال و نەخوات و هەڵ نەخەڵەتێ برانی ئەزیز و خۆشەویست ئەما و فیتنە گەورانە بوو لە ڕی فەرمودەکانی پێغەمبەری خۆشەویستمان صلی الله عليه وسلم سەبارەت بە فیتنەی دەجال پاشان ئەچینە سەر باسێکی تر ئەویش شوێنکەوتوانی دەجالە جا پێش بچمە سەر باسەکە خۆ گوێتان لێ بۆ برانی خۆشویستم پێغمە خواسەسم چیە فەرمێ ئەمە وەڵامێکی پوختە بۆ کەسانی کاڵێن هەتا ئێستا میلەتی کورد ئیسلامەتی کرد نەبوو بە دەوڵەت شوێن کوفر کەوت ویان زین لە ڕێگەی سەلیبیەتەوە بە ئامانجەکانی خۆیانەگەن ئێستا مالیکیەکیان دروست کردووە خۆیان کورد کە دیفاعی لەکە و پێشمەرگەی بۆ نێرێ لە جنوبدا بە بیدا بە کوش لە پێناوی مالیکیدا ئێستا و مالیکی هەڕەشەی ویان لێکە بۆم هەیە جێش بمان بنێرمە ناو سلێمانی هەولێر جەنامت بۆت نییە فزە لە نێوت بێتە دەرەوە سێ و زەلیلی جەبانیە کە برانی خۆشەویست سری و زەلیلی جەبانیە کە بەرامبەر بە کوفر چیان لێ هاتووە هەر بۆیە جارێک تر دڵنیای ئەکەینەوە حکم تەنیا لە ژێر سای قورآن و سنە تاتوانێت بیگەڕێنینەوە ئەو برانەی چیچان خخوای گەورە پایداریان کە بۆ خاتی گەوری ناوجوانەکانی خۆی لەگەڵەوەی کە ڕۆژ بەڕۆژ قائیدیان لێ شەهی دەبێ بەڵام چونکە یەک شاخ ئیمانن هەتا ئێستا ڕوسیا پشتی شکاوە واللهی برانی خۆشەویستم برایەک بۆی گێڕامەوە وتی لەگەڵ چیچانیەکا بووم لە ئەڵمانیا هاتوو بۆ ئەڵمانیا خۆی تەسلیم کردبوو وتی سوێنی خوارد رووسیا کاتێک کە کەسێکیان لێ بێتە جوندی لە تەمەنی تر سەروی هەژدەیەوە سێ مانگەی نێرنە چیچان ئەگەر ئەو سێمانە نەجاتی بوو لە چیچان ئیتر بۆ خۆی ئەگەڕێتەوە ماڵ ناو ماڵ و منداڵی تا سێ مانگ عسکەری پێکە لەو مانتیقەیە بەس ئەڵێ وەڵاهی هەندێ کەسێ نایەرێ مناڵەکانی بنێرێ بۆ چیچان یەخسەر بە پارەی کڕێتەوە سێ مانگە لە باقی لە شوێنەکانی تری رووسیا تەواوکە ئەڵێ ئەو ماڵی کە فەقیرن بۆیان ناکڕێتەوە سێ مانگە لە رووسیا ئەڵێ وەڵاهی برایانی خۆشەویستم ئەڵێ تەعزیە دانن پێشەوەی کوڕەکەیان چێ بۆ چیچان ئەگەر ئەمە عیزەتی خوانەوێت ترس لە دڵی کوفرا دروستەکە پێش ڕۆشتنی تەعزەی بۆ دابنێ ئەمە چه عیزەتێکە برانی بەڕێز و خۆشەویستم هێشتا کوڕەکەی نەڕۆشتوە تەعزەی بۆ داناوە چونکە ئەزانێت ناگەڕێتەوە ئەمە ئیسلامە برانی خۆشەویستم ئەنجامەکانی وا پەروەرداکە کە قاچیان ببەستنەوە لە سەنگەرە زەلیل و جەبان نین بەرامبەر بە حکومەتێکی دەستکرد بەڵێ برانی خۆشەویستم شوێنکەوتوانی دەجال وەک پێشتر باسمان کرد دەجال ئەو پاشایە کە جوولەکە چاوەڕی هاتنیەکەن لە دەرزەکانی شەوانی ڕەبدە باسمان کرد و پێیان وایە لەسەر دەستیدا حکمی هەموو جیانەکان و دەیان ساڵیشە زمینە سازی بۆ ئەکەن برایانی خۆشەویست بۆ یشتێکی سەرسوڕهێنە نابێت کە بەشی زۆری شوێنکەوتانی دەجال جوولەکە بن ئەمە جگە لە هەزاران جوولەکەی تری جیهان برانی ئەزیز و خۆشەویست سەبارەت بە شاری ئەسمانی دوێنێش لەسەری باسێکمان کە لە سەو ماوە سەبارەزێک کە چۆتەوە منتیقەیە و باسی ئەو کۆڵوانە سەوزانی بۆ کردین و منی ژوک و خۆی گەیانمەوە بە ئێوە پێویستە و ڕاستیە بزانین برانی خۆشەویستم ئەمڕۆ لە هیچ شارێکی موسڵماننشینی جیهاندا کە بێوتێ لە وڵاتی موسڵمان هێندەی شاری ئەسفەهان جوولەکەی تێدا نیە برانی خۆشەویستم سبحان الله بەڕادەیە کە چەندین گەڕەکی تایبەت بە خۆیان هەیە لەو شارەدا هەر بۆیش دەجارێک کاتە بنکەی دەرچنی خۆی پەنا بەخوای پەروەردگار خوشکان تاجی سەر من انشاءالله طیالیساش برانی خۆشەویستم پۆشاکی کوک و عەبا درێ بەسەر شاندا و لەشی مرۆڤ داپۆشێ و بە زۆری ڕەنگی سەوزە و زیاتر زانایانی ئاین لەبەر یەکەم برانی خۆشەویست هەروە بێجگە لە جوولەکەش دەجال هەر لە سەرەتای هاتنیەوە لە خاکی خوراسان کۆمەڵە خەڵکانی تریشی لەگەڵ دابرانی عزیز و مەبەستیش بەو دەم و چاو قەڵغانیانە برانی خۆشەویستم خەڵکی وڵاتانی مەنغۆلیا و چین و قەفقاسی ئەو ناوچانەیە کە کۆن پیان ئەوترا وڵاتی تورک وەکو باسمان کردووە لەو کاتێکەوە پێ ساڵ فەرمێ شەڕ لەگەڵ تورک داکەن هەتا هەشتا ساڵ لەمەوە پێش لە تورکیا هێشتا ئێستا نیشتەجێ بوون برانی عزیز و خۆشەویست بەڵە خەڵکی و ناوچانە و جوولەکانی ئەسفهان دەست و داری دەجا لە بنبرانی خۆشەویست من لە سەرتا و لە سەرتاوە کاری دەجا لە سسپێنن بەڵام دواتر لە هەموو وڵاتانی جیهان و لە هەموو زمان و ڕەگەزەکان خەڵکانێکی زۆر شوێن دەجالەکەون پەنا بەخوای گەورە باوەڕی پێەکەن بەڵام جگە لەمانش پێغمبەری خوا صلی الله علیه وسلم ئاماژە بەوەکە کە تایبەت بە ئافرەت پەنا بەخوای گەورە خوشکانی بەڕێزم ئەمە بە تایبەتی بۆ ئێوە ئینشاءالله گەدار بن ئەفەنێن بە تایبەت ئافرەت زۆر شوێنەکەوێ پەنا بەخوای گەورە وە زوو باوەڕی پێێنن پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرمێ دەجال دێ لە کەلاوە چۆڵەکەی لای مرقەناتی نزیکی شاری مەدینە کە مەنتیقەیەک بوو لای پێوترێ ئەفەرێن بەشی زۆری ئەو خەڵکی کە ئەچنە دەرەوە بۆ لای واتە لە دەرەوە ناتوانێت بچێت ناو مەدینە وکمان بەردەمی لێ گیراوە ئەلێوانی کە ئەچنە دەرەوە پەنا بەخوا شوێن یەکەون ئەفەرمی ئافرەتن پەنا بەخوای گەورە بەجۆرێک کە پیاو ئەگەڕێتەوە بۆ لای خێزانی پەنا بەخوای گەورە بۆ لای کچی بۆ لای خوشکی بۆ لای پوری تون تون لە ماڵەوە ئەیان بەستێتەوە پەنا بەخوای پەروەردگار لە مەترسیەوەی نەچنە دەرەوە بۆ لای دەجال پەنا بەخوای گەورە دیار ئەو یەوەشە گەڕێتە بۆ مسحر جادوکارە سەرسونانەی پەنا بەخوای گەورە کە دەجال ئەنجامیە دابرانی خۆشەویستم ئاشکراشە کە فرە زووتر باوەڕ بەو شتانە ئەکات ان شاءاللە لەگەڵ ڕێزما وە چاوبەستی لێ ئەکرێ بۆیە زیاتر شوێنکەوتوەکانی دەجال ئافرەتە بن خوای گەورە پەنامان بدا بۆ خاتی گەوری و ناو جوانەکانی خۆی ئەمە برانی بەڕێز و خۆشیتم شوێن کەوتانی دەجال و کە باسمان کرد لە ڕووی فرمودەکانی پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم ئەم فرمودەی ئەخیر تایبەت بە خوشکانی بەڕێزم بە تایبەتی پاشان دێنە سەر ئەو نیشانانەی کە لە پێش هاتنی دەجالدا ڕووەدەن چونکە چەند نیشانەیەکی تایبەتی هەیە بزای ئەو نیشانە چین کە لە پێش هاتنی دەجالدا ڕووەدەن حەسەی دایکی مسلمانان ڕەزا و ڕەحمەتی خوای لە بێگەرەت و لە پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم کە فەرموویەتی انما یخرج الدجال من غضبة یغضبها پەنا بەخوا فەرمێ دەرچوونی دەجال بەهۆی تووڕەبوونەوە ئەبێت کە تووڕە ئەبێ خۆی بەهۆی تووڕەبوونێکەوە ئەبێ کە تووڕە ئەبێت بەڵام دەجا لە پێش دەرچون و خواشکاراکردنیدا چەند کارەسات و ڕووداوێک ڕوو ئەدەن ئازیزەکان بزانین ئەو ڕوودا و کارەساتانن چین کەوا پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم بۆی باسکردنی یەکەم، ئەفەرمێ، هەموو ئەو ڕووداوە بەسەرهاتانەی کە پێشتر لە باسی محەمەدی مەهدیدا باسمان کرد ئەگەر لێرە بووبێت ان شاءاللە ئاماژەمان پێدا هەتا ڕزگارکردنی شاری ئەستەنبوڵ کە قوستەنتنیەی پێوەتی لە فەرمودەکاندا هەر هەموو یەکرێت کە بڵێ نیشانە بۆ هاتنی دەجال هەروەک لە فەرمودەیەدا هاتبوو کە معازی کوڕی جەبەر ڕەزا ڕەحمەتی خوا لەوێ گێڕێتەوە کە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرموویەتی عمران بيت المقدس خراب يثرب وخراب يثرب خروج الملحمة وخروج الملحمة فتح قسطنطينية وفتح القسطنطينية خروج الدجال ئاوەدانکردنەوەی بەیت المەقدیس وێرانبوونی شاری مەدینەی بەدوادا دێ پێ ساسان فەرمێ وێرانبوونی شاری مەدینەش جەنگە گەورەکەی بەدوادا دێ فەرمێ و دەرچوونی جەنگە گەورەکەش ئازادکردنی ئەستەمبول واتە قوستەنتنیە بەدوادا دێ وە ئازادکردنی ئەستەنبوڵ دەرچوونی دەجالی بەدوادا دێ واتە لە دوای ئەو کاتەی کە موسڵمانان فەتحی قوستەنتنیە کە لەلایەن حەفتا هەزار لەنەوەی ئیسحاقەوە وەکو لە دەرزەکانی شەوی ڕابردوودا بە درێژی شارەوان پێدا کەواتە ڕاستەخۆ لە دوای ئازادکردنی ئەستەنبوڵ برانی خۆشەویستم بۆ جاری دووەم دەرچێت و ئاشکرابێ خی گەورە پەنامام دەلی بخاتی گەوری ناوجوانەکانی خۆ ئەمە خاڵ یەکەم لەو نیشانانەی کە لە پێش دەجالدا ڕووەدەن خاڵی دووەم سێ ساڵ برایانی خۆشەویستم گرانی و قات و قڕی لە پێش هاتنی دەجالدا ئەبێت سێ دانە ساڵی ڕێک بزانین چۆن ئەبێ دەمە هەر با بگەڕێنەوە بۆ لای پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم ابو امامه رضا رحمه اخوان اجرته کە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمێتی لە پێش هاتنی دەجالدا سێ دانە ساڵ نەهامەتی دووچاری خەڵکیە بێ کە برسیەتێکی زۆری تێدایە پەنا بەخوای پەروەردگار ئەفەرمێ ساڵی یەکەم خوای پەروەردگار فەرمان بە ئاسمان ئەکا کە سێیەکی بارانی ڕابگرێ سێیەکی باران پەنا بە خوای گەورە واتە لە سێ بەش بەشێکی بارانی ڕابگرێ و فەرمان بە زەویش ئەکا فەرمێ کە سێیەکی ڕۆکی بگرێتەوە خۆراک ئەوەی کە لە زەوی ئەڕوێت دروست نەبێ پەنا بە خوا لە سێ بەش بەشێکی پاشان ئەفەرمە ساڵی یەکەمیان لە ساڵی دووەمدا فەرمان بە ئاسمان ئەکا دوو لەسەر سێی بارانی ئەگرێتەوە پەنا بە خوای گەورە وە فەرمانیش بە زەوی ئەکات دوو لەسەر سێ ڕۆکی بگرێتەوە پەنا بەخوای پەروەردگار ها ساڵ یەکەم وتمان لە سێ بەشە بەشێکی ساڵی دوم لە سێ بەش دوو بەشی لە ئاسمان و لە زەویشە و پەنا بەخوای پەروەردگار برانی خۆشەویستم پێغەمەری خوا ساسەمە لە ساڵی سێمدا هەموو بارانی ئەگرێتەوە ئەو ساڵی کە دەجاری تیا دەرەکەوێ ئەفەمە یەک دڵۆپ باران نابارێ پەنا بەخوای پەروەردگار وە ئەفەرمێت، فەرمانیش بە زەوی ئەکا پەنا بە خوای گەورە خوای پەروەردگار کە هەموو ڕوەکی ئەگرێتەوە یەک دڵۆ یەک یەک ڕوەک لەسەر زەوی سەوز نابێ خوا پەنامان بدە سێ ئەم ناڕەحەتیە کە برانی خۆشەویست بۆیە پێمە ساسە فەرمێ ئیتر هەرچی ئاژەڵی سمدارە هەر هەمووی لە ناوە چێ پەنا بەخوای گەورە مەگەر ئەوەی کە خوانەوێت لە ناو بچێت وتیان ئەی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم وتیان ئەی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم باشە خەڵکی لەو زەماندا بە چیە ژین معقول نییە ئاخر ساڵێک باران نەبارێ و ساڵێکیش زەوی بەروبوومی نەبێ ئاژەڵی شەمەی لە ناو بچێن ئەمە بۆ ئیمانداران ئاگادار بن پێغەمەری پاساسان فەرمووی وتنی لا إله إلا الله والله أكبر ولله الحمد وەکو خۆراک پێی ئەژین و شوێنی خۆراکیان بۆ بدێتەوە بۆ کەسانی کە ئیماندارن برانی بەڕێز و خۆشەویست لە فەرمودەکەەوە پێچەکە و گرانی بێبارانە برانی خۆشن نەو سەردەمەدا کە هەموو سەرزەی بگرێتەوە خوا پەنامان بدام یاخود لایەنی کام وڵات و خاکی مسلمانان بە تەواوی بگرێتەوە خی پەروەردگار پەنامان بدا بۆ خاتی گەوری و ناوجوانەکانی خۆی ئەمە خاڵی دووەم کە سێ ساڵ نەهامەتیە بێ پێشاتنی دەجار بەشی سێم لەو ڕووداوانەی کەوا لە پێش دەجاردا ڕوەدەن فاتمەی کچی قەی زەزا ڕحمەتی خوای لەوێ بۆمانە گێڕێت و لە پێغەمبەری خۆشەوی صلی الله علیه وسلم فەرمێ ڕۆژێکیان بە جەماعەت لە ڕیزی ژناندا نوێژیانە کرد لە دوای پێغەمبەری خوا صلی الله علیه وسلم لە مزگەوت کاتێ پێغەمبەری خوا ساسەم لە نوێژەکەی بۆوە ئەفەرمێ لەسەر مینبەرەکەی دانیش و پێی پێ ئەکەنی و فەرمووی پێ ساسەلم لیەلزەم کل و ئینسانی مصلا با هەر یەکەتان لە شوێنی خۆی دانیشێت و هەڵنەسێ فەرمێ پاشان فەرمووی ئەتەدرونە لیمە جەماعتکم ئەزان بۆچی کۆم کردوونەتەوە ئەوانش لە وەڵامدا بە پیاوژنەوە فەرمیان خوا و پێغەمبەرەکەی باشتر ئەزانن خوا و پێغەمبەرەکەی باشتر ئەزانن پاشان پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی سوێن بەخوا نە بە خۆشی یعنی نە بۆ خۆشی نە بۆ ترس کۆم نەکردوونەتەوە فەرمێ بەڵام بۆیە کۆم کردنەوە چونکە تەمیمت داری کە پیاوێکی دیان بوواتە نەسرانی بوو هات و بەیعەتی پێ دام و موسڵمان بوو، پێغەمبەر صلی اللە علیە و سەلەم فەرمێ و قسەیەکی بۆ گێڕامەوە لەگەڵ ئەوەی کە من بۆم باس کردبوون دەربارەی مەسیحی دەجال وەکو یەک وا بوون سبحان اللە فەرمێ جا چێتە ناو چیرۆکەکە و بمانەگەێتەوە کەوا تەمیمداری چی بە باس کردووە ئەفەرمێ بۆی باس کردم کە سواری پاپۆرێکی دەریایی بوو لەگەڵ سی پیاو لە خێلی لەخم و جەزام پاشان ئەفەرێ بۆ ماوەی مانگێ شەپۆلی دەریا هێناونی و بردوونی پاشان ئەفەرمێت لە نزیک دوورگەیەکەوە لە دەریادا لەنگەری پێ گرتوون، پاپۆڕەکەیان واتە ناو دەریا ڕێیان لێ تێکچووە هەتاوەکو خۆرئاوا بوون لەم لێیا وەستاونەتەوە برانی خۆشەویستم لەو دوورگەیان کە شوێنێکی وشکانی بووە لەناو ئاوەکەدا ئینجا فەرمێ بە بەلەم لە پاپۆڕەکە دابەزین چوونەتە دوورگەکە ئەوە پێوە ساسەمە گێڕێت تەمیمی داری سبحان اللە فرن دەعبایەکی تووکنی قژ زۆر بەرەو پیریان هاتووە پێش و پاشی لە بەرم و زۆری لێک جیانەکرایەوە سبحان اللە فەرمێ وتیان نەک بە تۆ چیت وتی من جەساسەم واتە هەواڵبەر جاسوس جاسوس هەیە هەواڵی باشە گەێنێ جاسوسی شەیە هەواڵی خراپە گەێنێ وتمان جەساسە چییە پرسیارمان لێکرد وتی، خەڵکی نا، ئێوە جارێ بڕۆن بۆ لای ئەو پیاوە لەو دەیرەدا، واتە لەو چۆن بڵێی شوێنێکی چڕوپڕە، چونکە تامەزرۆی هەواڵتان ئەوێ بیا بتانبینێ. وتی کە ناوی پیاوی برد بەڕاستی زۆر ترسان کە ئەم شتە شەیطان بێ پەنا بەخوای گەورە چونکە سبحان الله برای خۆشێزم خەڵک هەر لە جاسوسە ترسێ هەر بە شەیطانیش لە قەڵەمیەدا وتی سبحان الله ئێمەش کە لەگەڵ وای بە پەلە ڕۆشتین هەتا چوینە ناو دەیرەکە کە باسێکی کە سەیرەکەن گەورەترین زەلام کە تا ئێستا بینی بێتمان لە قەبارەدا سبحان الله ئەوەندە گەورە بووە و بە تونترین شێوە سبحان الله فرە کۆت و زنجیر کرابوو هەردوو دەستی بەسرا بوو بە ملیەوە فەرمی لە هەردوو ئەژنۆیەوە هەتاوەکو هەردوو پاژنە پێی ئاسن بوو پەنا بەخوای گەورە وتوە ماڕویان تۆ چی لەویادا وتی ئەوە ئێوە منە بینن واتە پرسیاری لێکردەمش بەڵام پێم بڵێن ئێوە چێن پێشەوەی کە پێتان بڵێن تەمیمی داری بەدەوام بێ لە قسەکانی وە پێغەمەری خواست الله وسلم گەڕێتەوەڵێ وتیان ئێمە خەڵکێکی عەرەبین سواری پاپۆرێکی دەریایی بووین تووشی هەڵچوونی شەپۆلی دەریا بووین یەک مانگ شەپۆلی یاری پێکردووین وەکو چۆن باسمان کرد لە ئەوەڵدا. هەتا لەم دوورگەی تۆ پاپۆڕەکەمان لەنگەری گرتو وەستاوەتەوە، ئێمەش سواری بەلەم بووین و هاتینە دوورگەکە، دەعبایەکی تووکنی قژدرێژمان بینی لە بەرم و زۆری پێش و پاشیان بۆ جیا ناکرایەوە. پێمان وت نەگبەت تۆ کێی؟ وتی من جەساسەم، وتمان جەساسە چییە؟ پێی وتین جارێ بڕۆن بۆ لای ئەو پیاوەی لەو دەیرەدایە، واتە لەو شوێنەدا. چونکە زۆر تامەزرۆی هەواڵی ئێوەیە. سبحان اللە فەرمی ئێمەش بە پەلە هاتین بۆ لای تۆ و ترساین ئەو دەعبایە شەیطان بێت ئەم جاکرێتە پرسیارکردن لە یانبرانی خۆشەویستم ئەم کابرایی کە لە دەیرەکەدایە ئەڵێ هەواڵی دارخورماکانی بێسانم پێ بڵێن وتمان چ شتێک دەربارەی ئەپرسی وتی پرسیاری دارخورماکانیتان لە یەکەم ئایا بەرهەگرێت پێمانوت بڵێ وتی هێندەی نەماوە بەرنەگرێ ئەمە پرسیاری یەکەم پرسیاری دووەم وتی هەواڵی دەریاچەی تەبەڕیان پێ بڵێن وتمان چ شتێک دەربارەیە پرسید وتی ئایا ئاوی تێدایە وتمان ئاوی زۆرە وتی هێندەی نەماوە بڕوا و نەمێنێ پەنا بەخوای پەروەردگار ئەمە پرسیاری دووەم پرسیاری سێم وتی هەواڵی کانیاوی زەخرم پێ بڵێن وتیان چ شتێ دەربارەی ئەپرسیت؟ وتی ئایا کانیاوەکە ئاوی تێدایە و ئایا خەڵکەکەشی باوەکە کشت و کاڵەکەن؟ وتمان بەڵێ ئاوی زۆرە و خەڵکەکەشی کشت و کاڵی پێکەن ئەمە پرسیاری سێم پرسیاری چوارم پێغەمبەری نەخوێنەوارەکانم پێ بڵێن وتی چی کرد وتمان لە مەکەوە دەرچوو لە یەسریب واتە مەدینە نیشتەجێ بووە. وتی عەرەبەکان شەڕیان لەگەڵ نەکرد؟ وتی لە وەڵامدا وتمان بەڵێ شەڕیان لەگەڵا کرد. وتی ئەی چی لێ کردن؟ ئێمەش پێمان وت زاڵ و بەسەر هەموو عەرەبەکانی چواردەوریدا ئەوانیش گوێڕایەڵ و ملکەچی بوون. پێی وتین جا ئەوە بوو؟ وتمان بەڵێ. وتی ئەگەر بە قسەی بکەن و شوێنی بکەون خێری خۆیانی تێدایە. و منیش وا پێتان ئاڵێم کە من کێم؟ من مەسیحم و هێندەم نەماوە کە ڕێم پێ بدرێت دەربچم پەنا بەخوای پەروەردگار کە دەریش چووم ئەڵێت دەگەڕێن بەسەر زەویدا هەر هەمووی لە ماوەی چل شەودا هیچ گوند و ئاوەیەک نامێنە کە تێنەچم پەنا بەخوای پەروەردگار هەموو زەویە گەڕێ ئیلا و شوێنان نەبێت کەوتمان لێ حەرام کراوە ناتوانێت بچێتە ناوی خۆشی لە وەڵامدا ئەڵێ جگە لە مەککە و طیبە نەبێت طیبە مەبەستی شاری مەدینەی پێغەمبەری خۆشەویستمان صلی الله علیه وسلم ئەڵێ هەردووکیانم لێ قەدەغە کراوە ئەڵێ لەگەڵ ویستم بچمە یەکێکیانەوە فریشتەیە بەرەو ڕوون دێشم شێرێکی لە ڕووندا بەرز کردوەتەوە پەنا بەخوای گەورە ناهێڵێت تێ بچم و لەسەر هەر ڕێگەیەکی فریشتێکی لێ پاسەوانیەکەن پەنا بەخوای پەروەردگار مزگەوتی قودستانیە ئەی ناوکو شارە چوار چواردەوری شارەکە دێ قودس بەس مزگەوتەکەی ناتوانێت بچێتە ناوی پاشان برانی خۆشەویستم خوشکانی مادارم فاتمەی کچی قەیس وتی اینجا پێغەمە ساسەلە مەدارەکەی دەستی دای بە کێشای بە مینبەرەکەدا فەرمووی ئا ئەمە طیبەیە ئا ئەمە طیبەیە ئا ئەمە طیبەیە واتە شاری مەدینە واتە ناتوانێت بچێتە شاری مەدینە و مەکە بۆ یەکەم ساسم کە کۆی کردنەوە خەڵکەکەڵێ ئایا منیش هەمان قسم بۆ نەکردوون خەڵکەکەش وتیان، بەڵێ ئەی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم، ئەویش فەرمووی، منیش قسەکەی تەمیمم بە دڵ بوو، کەوا قسەکەی من وابوو، کە خوای گەورە ئاگاداری کردبوویەوە، کە بۆم کردن دەربارەی دەجال و مەککە و مەدینە، ئەوە دەجالە لە دەریای شام یان لە دەریای یەمەن، پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمووی، دیارە لەویادا خوای گەورە ئاگاداری نەکردووەتەوە کە لە چ شوێنێکە. نەخێر بەڵکو وا لە ڕووی خۆرهەڵات پەنا بەخوای پەروەردگار ئەو وا لە ڕووی خۆرهەڵات دووجار لەسەرێک دەفەرمێ ئەو وا لە ڕووی خۆرهەڵات و بەدەستی پیرۆزیشی ئیشارەتی بەرەو خۆرهەڵات کرد فاتمە ئەڵێ برانی خۆشەویستم ئەم فەرمودەیەم ئاوا لە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم لەبەر کردووە هەر بۆیە علمی حەدیث ڕەحمەتی خوایان لەبێ ئاو بەم شێوازە گێڕاویانەتەوە باسیان کردووە لەم فەرمودە پیرۆزەشەوە بۆمان دەرەخێ برانی خۆشەویستم خوشکانی ماندارم کە دەجال خۆی پرسیاری چەند نیشانەیەکی کردو کە لە پێش هاتن دەرچوونیدا دەرەخێ پەنا بەخوای گەورە ئەی ژوشکبوونی دەریاچەی تەبەڕیەیە کە کەوتە نێوان سووریا و فەڵەستین و ئەردەنەوە و تا ئێستا هەواڵەکان باس لەوەکەن کە ئیسرائیل سەرگەمی دروستکردنی چەند بەنداوێک لەسەر ئەو ڕووبارانەی کە ئەڕژێنە ناوی پەنا بەخوای گەورە بە مەرجی گرتنەوەی ئاوەکە پەنا بە خوای گەورە و شککردنی دەریاچەکە تا سووریا و ئەردەنی لێ بەش بکات لەگەڵ فەڵەستینە و بیکاتە کارتێکی فشار لەسەریان و هەروەها برانی ئەزیزم خوشکانی ئیماندارم بەرنەگرتنی دارخورماکانی بێسان کە پرسیاری بووم ئەویش ئەکەوێتە نێوان سنووری ئەردەن و فەڵەستینەوە یاقوت الحەمەوی ڕەحمەتی خوای لە چەند سەدەی لەمەوبەر باس لەوە ئەکا ئەڵێ کە چەند جارێ بەلای ئەو شوێنە تێپەڕ بووە جگە لە دوو دارخورمای سیس و وشک بوو هیچ شتێکی لێ نەماوە پەنا بە خوای پەروەردگار دوو سەدە لەمەو پێش ئەو ڕووداوە ڕووی داوە کە ئەو کاتە بەری گرتوە پەنا بە خوای گەورە وەکانیایی زەغریش وەکو یاقوت الحەمەوی جارێکتر باسیەکە بۆمان ئەکەوێتە دوورایی سێ ڕۆژەوە بە شاری قودسەوە بەرەو باشوور بۆ دیوی خاکی حیجاز واتە بەرەو لای عێراق و ئەم رۆکێتە نێوان سنووری ئەردەن و فەڵەستینەوە پەنا بەخوای پەروەردگار دیارە و شوێنانی کە دەجار پرسیاری کردم برانی خۆشەویستم ئەمڕۆ هەر هەمویانەکەون ناوچەکانی ژێر دەسەڵاتی جوولەکەوە هەر ئەوانیشە هەڵاسن بە وشکردنی و شوێنان لە پێشاتنی دەجاردا کە ئەمەش کارێکی بێنهێنی نییە کە لە ناو ئەو هەموو شوێنەی دنیادا دەجار تەنها پرسیاری چەند شوێنێکە کە ئەمڕۆ کەوتۆتە ژێر سنووری دەسەڵاتی ئیسرائیلەوە دیارە هەر لە کۆنەوە چاوەڕی دەستی دەست و پەیوەندەکەیەتی دەجار لە ئیسرائیل کە زەمینەسازی بۆ هاتنی بکەن و تەنها ڕووداوەکانی ئەوێشی کردووە بە نیشانە بۆ کاتی دەرچوون و خوئاشکراکردنی پەنا بە خوای پەروەردگار. بەڵێ برایانی خۆشەویستم ئەمە ئەو نیشانانە بوون کەوا لە پێش هاتنی دەجالدا ڕووەدەن خوای گەورە پەنامان بدا لێرەدا کۆتایی پێێن ئینشاڵا پشتیوانی خوای پەروەردگار لە دەرزی داهاتوودا ئینشاڵەوە تە سبەی شەو گەرخوای گەورە تەمەنیدا ئەچینە خزمەتی باسێکی تر لەسەر مەسئلەی دەجال ئەویش ئەو شوێنانەی کە دەجال ناتوانێت تێی بچێت بە پشتیوانی خوای پەروەردگار لە کۆتایدا داواکەم لە خوای پێکا گەر هەڵەیەکم کردو داوای لێبوردنی لێکم ئەگەر پێکا بێتیشم لەلایەن خوای پەروەردگارەوەیە خوای پەروەردگار زمانی هەموو لایەک فارەوکە بۆ دینەکەی ئێمەش سەربەرزکە بۆ دینەکەی عاقبەت خێرمان کە ئەو کەسەی کە سوکایەتیمان پێکە خوای ڕوو ڕەشی دنیا و قیامەتی بکەی ئەو کەسەی کەوا تەقلیدمان لەسەر ئەنووسێ یا ڕەبی خوای پەنجەکانی بشکێنی یا ڕەبی خوایە پەنجەکانی ورد و خاشکەی خوایە زمانی لاڵکەی خوایە بۆ خاتری گەورەی ناوە جوانەکانی خۆت لەم مانگی ڕەمەزانەدا لێت ئەپاڕێینەوە سەد و نەوەد نەفەر لە ژوورەکەدایە ئامین یەکێکیان قبوڵ کەی ئەو کەسەی کە بەرامبەر بە دینەکەت ئەوەڕێ خوایە لەوەڕێی بخەی یاڕەبی خوایە بۆ خاتری گەورەی ناوە جوانەکانی خۆت بیانکەی بە پەندی زەمانە وەکو نەمرود و هامان وەکو جەبار فەرمان کە چۆن زەلیلت کرد لەسەر جێگادا بۆ خاتری گەورەی ناوە جوانەکانی خۆت اقول قولي هذا واستغفر لكم لسائر المسلمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد للە رب العالمین والسلام علیکم ورحمة الله وبرکاته فەرمایک ئازادە برای گەورە و خۆشەویستم کاک شاڵاو گیان دەست و دەمت خۆش بێ انشاءاللە بەس وەڵا پێش ئەوەی مایک بەردەم حەزەکەم انشاءاللە بە بۆنەی بەدرەوە انشاءاللە سرودێکتان پێشکەش بکەم دوای مایکتان بۆ ئازادکەم برای گیان لەبەرەوەی کات درەنگە بێنە پرسیار وشت وەرگری انشاءاللە گەر ئیجازە هەیە لە خزمەتتان نابم